نوری نەمر سەردەمێکی تاریک هەر سەردەمێک بیر و باوەڕی یەکتاپەرستی تیایدا لەق بێت سەردەمێکی تاریکە چونکە باڵا دەست نەبوونی باوەڕ بەخوا کە نوری ئاسمانەکان و زەمینە لەسەر جەم دەروونەکاندا ڕۆح و ویژدانەکان ڕەش و تاریک دەکات جا لەبەرئەوەی چۆنیەتی ڕوانینی ئەم جۆرە دڵ و ویژدانە بۆ شتان و ڕووداوەکان تووشی لێڵی و کورتبینی دەبێت ئیتر ئەو مرۆڤە لە دنیایەکی تاریکدا بۆ هەمیشە وەک شەمشەمەکوێرە دەژی لەوەها سەردەمێکدا کە دین بە هەموو پایەکانیەوە کەوتبووە لەرزە و پەیامە ئاسمانیەکانیش لەلایەن شوێنکەوتووانیەوە دەستکاری کرابوون چەند کەسێکی کەم مابوون یەکتاپەرست بن و ئیمانیان بەخوا هەبێت بەڵام وە نەبێ ئەوانیش ئەو زاتە بە سیفەت و ناوە جوانەکانیەوە بناسن هەر بۆیە نەیان دەزانی چۆن ئەرکی بەندایەتی بۆ ئەو خوایە ئەنجام بدەن. بتپەرستی سەردەمی نەفامی مشریکەکان ئەو بتانەیان دەپەرست کە ناوەوە و دەرەوەی کەعبەیان لێ پڕ کردبوو، شانازیان بەو پەرستنەوە دەکرد و دڵی خۆیان پێ خۆش دەکرد. ئەوانەشیان کە زانستێکی کەمیان هەبوو، دەیانگوت ئێمە تەنیا وەک هۆکارێک بۆ نزیک بوونەوە لە خوا ئەو بتانە دەپەرستین. قورئانی پیرۆز لەسەر زمانی خۆیان ئاماژە بۆ ئەم وتەیەیان دەکات و دەفەرموێ، ما نعبدهم إلا ليقربونا إلى الله زلفا ئێمە ئەم بتوشتانە ناپەرستی تەنها لەبەر ئەوەی لەخواکانمان نزیک بخانەوە بەم شێوەیە هەستی بەندایەتی کە وەک سپاردەیەکی گرنگ بە فیترەتی مرۆڤ سپێردراوە ناپاچی لەگەڵدا کرا و خراپ بەکارهێنرا باشەکەی گونجاوە بەرد و دار و گڵ و خۆر و مانگ و ئەستێرەکان بپەرسترێن خۆ بەمەشەوە نەوەستا بوو کار گەیشت بووە ئەوەی هەندێک خواردنی وەک شیرنی و پەنیر کە بەدەستی خۆیان دروستیان دەکرد دەیان پەرستن و کاتێکیش برسیان دەبوو دەیان خواردن قڕانی پیرۆز ئاماژە بۆ نمونەی ئەم جۆرە بیرکردنەوە پوچ و تێگەیشتە ڕزیوانە دەکات و دەفەرموێ دەشلێن ئا ئەو بتوشتانە تکا کارمانن لای خوا پێیان بڵێ ئای محەممەد باشە ئایا ئێوە خوا ئاگادار دەکەنەوە لە شتێک کە لە ئاسمانەکان و زەویدا هەبێت و خوانەی زانێت خی گەورە پاک و بێگەرد و بەرز و بڵندە لەوەی کە نەفامان دەیکەن بە هاوڵی هەروەها بەڕاستی خوا ئەو بیر و باوەڕە چەوتەیان لێ وەرناگرێت و هیدایەت و ڕێنموویی ئەو کەسانە ناکا کە درۆزن و بێباوەڕن. ئینجا هەر خۆیان لە دووی بیانووێک دەگەڕێن بۆ ئەم بیر و بۆچوونە لار و لەوێرەیان و شوێنکەوتەیی باوباپیرانیان دەخەنە پێش چاو. وَإِذَا قِیلَ لَهُمُ اتَّبِعُوا مَا أَنزَلَ اللَّهُ قَالُوا شوێنی ئەو بەرنامەیە بکەون کە لەلایەن خواوە ڕەوانە کراوە، دەڵێن، نەخێر، هەر شوێنی ئەوە دەکەوین کە باو باپیرانمان پێوەی ئالوودە بوون و لەسەری ڕاهاتوون. ئایا ئەگەر باو باپیرانیشیان تێنەگەیشتوو و هیچ نەزان و نەشارەزا و ڕێنموێیش وەرنەگرن هەر شوێنیان دەکەون؟ خونچەکان زیندە بەچاڵ دەکران. قورئانی پیرۆز ئاماژە بۆ خراپە و بەدڕەفتارییەکی تری سەردەمی نەفامی دەکات و دەفەرموێ. لە داخ و خەفەتی ئەو مژدە ناخۆشە خۆی دەشارێتەوە لە خەڵکی و بە تەنها بیر دەکاتەوە. ئایا بیهێڵێتەوە بە زەلیلی و سووچی و بێنرخی یاخود زیندە بەچاڵی بکات و بیخاتە توێی خاکەوە؟ ئای چەندە خراپە ئەو بڕیارەی کە دەیدات. بەڵێ، هەر کات یەکێکیان مزگێنی ئەوەی بدرێتێ کە کچی بووە، یەکسەر دەموچاوی تووڕەیی لێ دەنیشت و ڕەش هەڵدەگەڕا لە تاو ئەو مژدە ناخۆشە، هەستی بە شەرمەزاری دەکرد بچێتە ناو خەڵکی. هەواڵەکەی هێندە بەلاوە سەخت بوو، حەزی دەکرد خۆی لە چاوی خەڵکی تەرە بکات و بچێتە کونێکەوە و خۆی حەشار بدات. ئیتر دەکەوتە دڵەڕاوکێ و نەیدەتوانی بڕیار بدات. بەم جۆرە خۆی بە ناچار دەزانی یەکێک لەم دوو ڕێگەیە بگرێتە بەر. یان ئەوەتا کچەکەی لە ژیاندا دەهێڵێتەوە و بەرگەی ئەو شەرمەزارییە دەگرێت کە لە کۆمەڵگەدا ڕووبەڕووی دەبێتەوە، یاخود لەپێناو پاککردنەوەی شەرەفیدا، کیژۆڵەکەی زیندەبەچاڵ دەکات. ئیدی هەر وەک دەبینین ئافرەت لە سەردەمی نەفامیدا تا ئەو ڕادەیە بێ ئەرزش بووە. جا وە نەبێ ئەم سووکایەتیکردن و بە کەم سەیرکردنەی ئافرەت تەنها لە عەڕەبی سەردەمی نەفامیدا بووبێ، بەڵکو لە ئیمپراتۆریەتی ڕۆم و فارسیشدا هەمان زیهنیەت بەربڵاو بووە. بۆیە دەکرێ بڵێین ئەو شۆڕشە مەزن و. گۆڕانکارییە ڕیشەییەی ئیسلام لە نێو عەڕەبی سەردەمی جاهیلیدا سەبارەت بە دۆزی ئافرەت بەرپای کرد، لە هەمان کاتدا دەستکەوتێکە بۆ تێکڕای ئافرەتانی جیهان و کردەیەکە لە مێژووی مرۆڤایەتیدا هاوشێوەی نییە. بەڵێ، بۆ یەکەم جار قورئانی پیرۆز بەر بە ئاوەها دڕندەییەک دەگرێت و لەبەر هەر هۆیەک و بە هەر شێوەیەک بێت، چونکە ئێمە پەکتان ناخەین ڕسق و ڕۆزی ئێوەش و ئەوانیش دەدەین هەروەک خی گەورە پێیان بفەرموێ بۆ منداڵەکانتان دەکوژن من خۆم ڕۆزی ئێوە و ئەوانیش دەدەم مەگەر نابینن کە سەر زەوی پڕیەتی لە هەزارەها سفرە و خوانی ڕازاوی جۆرا و جۆر بۆتان نابینن کە ئاسمان داچڵەکێ بۆ فریاکەوتنتان ڕەو بە هەورەکانی ئاسمانیش دەکرێت بۆ ئەوەی بەفر و بارانتان بەسەردا ببارێنن ئەم ملیۆنەها ڕووەکە جۆراوجۆرەی سەر ڕووی زەوی، جگە لە من، کێ ڕواندوێتی؟ لە کاتێکدا ئەم هەموو شتانە دەبینن، ئەی چ ئەقڵ و ژیری و فام و ویژدانێک واتان لێ دەکا لە ڕزق و ڕۆزی خۆتان بترسن، بە ڕادەیەک دەستتان بچێتە کوشتنی منداڵەکانتانەوە؟ قەت لە بیرتان نەچێ، ئەوەی دەستی دەچێتە ئەم تاوانەوە، هەرگیز نابێتە مرۆڤێک شیاو و شایستەی ئەوە بێ خوای گەورە گوفتاری لەگەڵدا بکات بەڵکو خوای گەورە ئەم بێتاوانانە ئەدوێنێ و لێیان دەپرسێ ئاخۆ چ گوناهێکتان کردبوو ئاوا لەسەری کوژران ستەمکاران لەسەر ئەنجامدانی ئەو ستەمە قێزەوەنە بە تۆڵەی دادپەروەرانەی خۆیان دەگەن ئاەتە پیرۆزەکەیش دەفەرموێ کە ڕەفتار و نەریتی ئەو سەردەمە موچڕک بە لەشدا دەهێنێت. ڕۆژێکیان یەکێک لە هاوەڵان ئەم دیمەنە دڕندانەیەی سەردەمی نەفامی بۆ پێغەمبەر درودی خوای لێبێ گێڕایەوە و وتی، ئێمە لە سەردەمی نەفامیدا کیژۆڵەکانی خۆمان زیندە بەچاڵ دەکرد، ئێمەش تازە کچێکمان ببوو، کچەکەمان مایەوە تا زمانی پژە. ئەوجا ڕۆژێکیان بە دایکیم گوت، بیگۆڕە، دەیبەم بۆ ماڵی خاڵی. دایکە بێچارەکەی دەیزانی کە مانای ئەم قسەیە چییە. منداڵە خۆشەویستەکەی، جگەرگۆشەکەی، پاش نەختێکی تر فڕێ دەدرێتە ناو چاڵێکەوە و پاش پەلەقاژەیەکی کەم گیان دەسپێرێت. بەڵام ئافرەت مافی ئەوەی نەبوو پێش بەوەها کارێ بگرێت. تاکە شتێک کە دەیتوانی بیکات ئەوە بوو پڕ بە دڵ و لە ناخەوە بگری و فرمێسک بڕێژێ هاوسەرەکەم ئەوەی کە پێم وتبوو جێبەجێی کرد منداڵەکەش هەر بەڕاز وای دەزانی بۆ ماڵی خاڵی دەچێت بۆیە لە خۆشیدا باز بازێن و یاری دەکرد بەڵام شوێنی مەبەست ماڵی خاڵە نەبوو بەڵکو ئەو چاڵە بوو کە پێشتر بۆم هەڵکەند بوو دەبووە گڵکۆی نادیاری کە گەیشتینە لێواری چاڵەکە بەکچەکەم و مت تەماشایەکی ناو چاڵەکە بکە ئیدی هەر کە سەری نەوی کردەوە منیش کێشان بە پشتی داو لە ناو چاڵەکەدا گرمۆڵەم کرد کەچی ئەو هەر هەوڵی دەدا بە قەراغی چاڵەکەدا وەرگەڕێت و بێتە دەرەوە لە لایەکەوە پەلەقاژەی دەکرد و لە لایەکی تریشەوە دەیگوت، بابەگیان تۆ زاوی بووی، دەیویست بمتەچێنێت، بەڵام من دانەیەکی ترم پیاکێشا و لەو بیابانە چۆڵەدا بە زیندوویی کردم بە ژێر خاکەوە. کاتێک ئەو پیاوە ئەم ڕووداوەی دەگێڕایەوە، پێغەمبەر درودی خوای لێ بێ و ئەو هاوەڵە بەڕێزانەی لە دەوری دانیشتبوون هەنیسکی گریانیان پێڕانەدەگیرا. یەکێک لە هاوەڵان وتی کابرا پێغەمبەرت خەمبار کرد کەچی ئازیز و سەروەرمان فەرمووی جارێکی تریش بیژێڕم ئەویش دیسانەوە بەسەرهاتەکەی جێڕایەوە پێغەمبەری خوش دووبارە گریا تاکو فرمێسک ڕیشی پیرۆزیانی تەڕک وەک بڵێی بە دووبارەکردنەوەی ئەم بەسەرهاتە پێغەمبەر درودی خوای لێبێت دەیویست ئەم پەیامە بگێنێت ئێوە پێش ئیسلام ئەمە حاڵتان بوو بۆیە ئەم ڕووداوەشم پێ دووبارە کردەوە تا ئەو بەها مرۆڤایەتیانەتان یاد بخەمەوە کە ئیسلام خەڵاتی کردوون وەک لەم نمونە دڵتەزێنەوە دەردەکەوێت مرۆڤی ئەو سەردەمە لە نێو سەرگەردانیەکی ناهەمواردا ژیاوە لەگەڵ هەزارەها ڕووداوی جەرگ بڕیتر لە تاریکی هەموو ڕۆژگارەکانی ئەو بیابانەدا چەندین چاڵی قوڵ و گەورە هەڵدەکەنران و چەندین منداڵی بێتاوانی تێ فڕێ ئەدرا تا لەوێدا بمرن بەڵێ مرۆڤایەتی لە دڕندەیی و وەحشی گەریدا پێشی دڕندەیی کەمتیارە دڕندەکانی دابووە ئەوەی کەڵبە و چڕنووکی نەبوایە دەبووە نێچیر و لەلایەن خاوەن کەڵبە و چڕنووکەکانەوە لە ناو دەبرا کۆمەڵگەش لەو کاتەدا بەدەست چەندەها کارەساتی سەختەوە دەتلایەوە کەسێکیش نەبوو لە ڕووی ئەو هەموو پەرێشانی و نەهامەتێدا بستێتەوە و بڵێ ئیدی بەس دروست ئا لەم کاتانە دابوو کە مایەی بەدی هێنانی بوونەوەران دروودی خوای لێ بێ خۆی دە خەڵکی دە کێشایەوە و لە ئەشکەوتی حەرادا دە چووە خەڵوەتەوە لەوە دوا ئۆمەتەکەی بەو چیایەیان دەوت چیای نوور چاوی دەبڕیا ئاسۆکان و چاوەڕوانی بەرەبەیانی ڕزگاری دەکرد پێدەچێ ئەو زاتە بۆ ماوەیەکی زۆر سەری لەسەر زەوی دانابێ و لە پەروەردیگاری پاڕا بێتەوە بۆ ڕزگاری مرۆڤایەتی داوای کردبێ کە فریادڕەسێکی بۆ بنێرێت، هەر بۆیە کاتێک ئیمامی بوخاری و موسلیم باسی ئەو سەردەمە دەگێڕنەوە زاراوەی، فیتحنث فیه، بەکار دەهێنن. ئەم زاراوەیە واتا لە خەڵک دوور کەوتەوە و خۆی تەرخان دەکرد بۆ پەرستش. بەڵێ، پێغەمبەر علیە الصلوة والسلام هەندێ جار لەوێ دەمایەوە تا هەگبەی خۆراکیشی تەواو نەبوایە نەدەگەڕایەوە بۆ مەککە. پاشان خۆراکی پێویستی لەگەڵ خۆی دەبرد و جارێکی تر دەگەڕایەوە بۆ ئەشکەوتەکە بەڵێ ئەو لەلایەکەوە سەرقاڵی ڕامان بوو لە ڕاستیەکانی بوون و نهێنیەکانی ئەو دیوی پەردەی بوون و ئامانجی بەدیهێنان لەلایەکی تریشەوە لە بیری سەرگەردانی مرۆڤایەتی و حاڵی پەژمودەی ئەودا بوو بەها باڵاکان گۆڕا بوو کۆمەڵگە بەرەو شیوێکی قوڵ و تاریک تلۆر دەبوەوە، چونکە لەو کۆمەڵگەیەدا هەموو بەها مرۆییەکان ئاوەژوو کرابوونەوە. چاکە بووبوە نەنگی، نەنگی و کەمیش بووبوە چاکە و شانازی، دڕندەیی ڕێزی لێ دەگیرا و بەزەیی و مرۆڤدۆستیش بێ ڕێز سەیر دەکرا. گورگەکان جێگەی شوانەکانیان گرتبووە و فیزیان لێ دەدا، مەڕەکانیش کە هیچ هێز و دەسەڵاتێکیان نەبوو، لە ژێردەستی ئەو شوانە بێ بەزەییانەدا ئێش و ئازاریان دەچەشت. بەدڕەوشتی و خۆ داماڵین لە بەهاکان هێندە تەشەنەی کردبوو، زۆر کەس هەبوو نەیدەزانی باوکیان کێیە. ڕەچەڵەک و نەژاد لە ڕەگەوە وشک ببوو، لە ناویاندا باری کردبوو. قوماربازی و مەینۆشی لە نەنگی نەمابوو. پاوانکردنیش شتێکی زۆر ئاسایی بوو. هەرچی شێواز و هونەری دەستبڕین و مژینی خوێنی خەڵکیشە بە کارێکی زیرەکانە و ئازایەتی لە قەڵەم دەدرا. ئیدی دوای ئەو هەمووە زۆر پێویست بوو کە کەسێکی گفت ئیکسیر بێتە مەیدان و بەڕووی هەموو ئەم داڕمانە ئەخلاقیانەدا بڵێ بوەستە پێویستەکە ئەوەندە زۆر بوو گەیشتە ئاستێک بەزەیی خی گەورە بجوڵێنێت خی میهرەبانی شاد بەدەم ئەم پێداویستیەوە و پەخری کائیناتی بۆ ناردن و کردیە فرستادە و پێغەمبەری خۆی بە تەشریفهێنانی ئەو هەموو شتێک گۆڕا بەڵێ شاعیری مەزن ئەحمەد شەوقی ڕاستی وتوە کە دەڵێت ولد الهدى فالكائنات ضياء وفم الزمان تبسم وثناء ڕێنوێن هاتە دنیا و ڕووناک بوونەوە بوونەوەران هەر بە خەندە و پێزانینە دەم و زاری ڕۆژ و زەمان دوای ئەوەی کات و شوێن نوقمی تاریکی ببوون بەو نورەی کە حەزرەتی محمد درودی خوای لێ بێ هێنای شادی و خەندە کەوتە سەر لێویان پاش چەندین ساڵ کە تەشریفی چوو بۆ مەدینە خەڵکی ئەو شارە بە دەم دەربڕینی هەموو ئەو هەستانەوە سرودیان دەچڕی ئیدی لەسەر زاری پاکی ئەو سیما پاکانەدا ئەم بەستە پاکانە دەوترانەوە